هەڵەیەکی گەورەیە کردومانە ئای لەو عیبەی کە کرد شانازی پێوە دەکەین بەو قسە خی گەورە هیداەتماندا لە خۆمان شخصی خۆمان لە عائلەماندا لە ماڵەکەمان لە تەلەڤزیۆنمان لە رادیۆمان کە بتوانین بەو شێوازە بێت کە خی گەورە دەیەوێت و لە سەردەمی پێغمبەر بۆ عليه ساسەرم ئەوە شانازیە هەر شەرمیش ناکەین بەڵکو اعتزازی پێوە دەکەین ئەو بەخاوە عیبێکی گەورەی دادنێت خوای گەورە دەفەرمێت نێربازی حەرامە شعب بێت و کۆمەڵێک کەس بێن و بڕیار بدەن حەڵاڵە چۆن باوەڕم پێێتی نەوەڵە کافرم پێی بە ئاشکراش وا دەڵێن شەرمیش ناکەین بۆ کورسیەکیش دینەکەمان نافرۆشین ئەوە ڕخنە لە سەلەفەکان دەگرێت سەلەفەکان باوەڕیان بە دیموکراسی نییە فەنا بەخوام زانین دەڵێ باوەڕمان بە ڕوکنێک لە ئەرکانی ئیمان نییە باوەڕی بە دیموکراسی نییە ئێ ئێوە پاسەوانی دیموکراسیەتی پاسەوانی گۆرانی وتن و مۆسیقا و فلیمی تورکی و کوردی و هندی و نازانم چین پاسەوانی قڕان و سنت نین لەو لاوە دێن بە ناوی دینەوە ئەو تەویلی جاهیلانە ئێمە دیفاعی لێ دەکەین پاسەوانێتی لێ دەکەین بە فەزلی خی گەورە ئەوەی ئیمان بوون بە قورآن کە تۆ هەر جاهیلێک بێت بڵێ ئێمە لێکدانەوەی تازەی بۆ دەکەین بۆ قورآن و سنت دەڵێن تۆ کەسێکی جاهل و نەفامیت قورئان دەبێ بە پاک ڕابگیرێ لە بەرامبەر جەهالەتی تۆ